فیزیا و فەلسەفە، لاپەڕە سەد و حەفتا و سێ. گەڕان بە دوای زانیارییەکان و نهێنییەکانی ئەم گەردوونەدا خەونی هەزاران ساڵی لەمەوپێشی مرۆڤە. بەردەوام مرۆڤ دەیەوێت هەموو نهێنییەکانی بوونی ئەم جیهانە بزانێت، بۆ ئەوەش هەوڵ دەدات و بەرهەمی هەوڵەکانیشی داهێنان و دۆزینەوەی ئامێر و کەلوپەلی نوێیە، شان بە شانی پێشکەوتنی زانیارییەکانی و فراوانبوونی ئاسۆی بیری، بەڵام ئاخۆ تا کوێ و تا کەی ئەو پێشکەوتنانە بەردەوام دەبێت؟ ئایا ئەو پێشکەوتنانە بێکۆتای و بێسنوورن یان سنووردارە و کۆتاییان هەیە؟ ئایا مرۆڤ یاساکانی سروش دەدۆزێتەوە و یان باسیان دەکات؟ چۆن ئەو بارانە لێکتر جیا دەکرێتەوە؟ ئایا تیۆری زانستی چییە؟ تا چ ڕادێک پرەنسیپەکانی زانستی فیزیا ڕاڤەی شتەکان بکات؟ ئاخۆ زانست دەتوانێت جیهانی نادیار و شاراوە لە درک پێکردنی مرۆڤ بدۆزێتەوە؟ تا چەند زانستێکی وەک فیزیا دەتوانێت ڕاڤەی شتەکان بکات؟ لە ساڵی 1954دا هۆڵفگانگ پاوڵی نووسیویەتی تیۆریە فیزیاییەکان لە ئەنجامی ڕووبەڕووبوونەوەی ئەو واقعی فیزیا دەیەوێت ڕاڤەی بکات و ئەو وێنە هزریانەی وان لە مێشکی مرۆڤدا پەیدا دەبن. تیۆریەکان لە ئەنجامی ئەو تێگەشتنەوە بەرهەم دێن کە لە مادە تاقیکراو و بەردەستەکەوە دەردەچێت. باشترین تێگەیشتن لەو بابەتە بە گەڕانەوە بۆ لای ئەفلاتۆن دەبێت، کە وا دادەنێت تێگەیشتنی ناوبراو پەیوەندییە لە نێوان وێنە ناوکییەکان و تەنە دەرەکییەکان و ڕەفتاریان. ستیڤن واینبێرگ وا دەبینێت کە فیزیا باس لە جیهان ناکات، بەڵکو ڕاڤەی دەکات و بەرەو داڕشتنی تیۆری گشتگیرتر و پڕ ناوەرۆک دەیبات. ئەو بڕوای وایە کە لە چەند سەد ساڵی داهاتوودا زانا فیزیاییەکان بگەنە کۆمەڵێک پڕەنسیپی بنەڕەتی وا کە لێوەی باری جیهان بە وردی بخوێنرێتەوە بەڵام ئاخۆ ئەو کاتەش هەموو نهێنیەکان ئاشکرا دەبن بۆ وەڵامی ئەو پرسیارە پۆل دەیویست دەڵێت کە ئەوە کارێکی ستەمە و هەرگیز ناکرێت چونکە ناکرێت کە بزانرێت پێش بەدیهاتنی گردوون چی هەبووە ئەو بۆشاییە کامەیە کە گردوونی تیا لەدایک بووە ئەی سەرەتای کات و شوێن کامەیە؟ ئەمانە و چەندین پرسیاری دیکەی بێ وەڵام. بەڵام ئاخۆ زانست شتەکان ڕاڤە دەکات یان وەسف دەکات؟ ئەمە پرسیارێکی واینبێرگە و خۆی هەوڵ دەدات کە وەڵامی بداتەوە. پیتۆڵەکانی نیوەی یەکەمی سەدەی بیستەم زۆر لەو پرسیارانەیان ئاڕاستە کردووە کە تا ڕادەیەکی زۆر ڕای خۆیانیانی تیادا دەردەکەوێت، بۆ نموونە وێتگنشتاین وای بۆ دەچێت کە دەتوانرێت ڕاڤەی ڕووداوەکان بکرێت لە میانەی تەناهۆیەکی ڕوودانیانەوە. بەڵام برتراند ڕاسڵ لە ساڵی 1913 دا نووسیویەتی کە وشەی هۆ پەیوەندی زۆری هەیە بە گومڕاکردنەوە، بۆیە وا باشە کە ئەو وشەیە لە فەرهەنگی فەلسەفیدا لاببرێت. واتە تاقە چارەسەر لە بەردەم ئەو پیتۆڵانەدا کە چارەسەرێکی خەیاڵییە ئەوەیە کە بۆ هەموو ڕووداوێک سەلماندنێک هەبێت بۆ مەبەستی بوونی، ئینجا ڕاڤە دەکرێت، لەو ڕوانگەیەوە بۆ جیاوازیکردن لە نێوان وەسفکردن و ڕاڤەکردنی ڕووداوەکان، دەبێت پاڵنەرەکانی ئەو ڕووداوانە یان ئەو دیاردانە زانراو بن، لەبەر نەزانینی پاڵنەری زۆربەی یاسا و دیاردە سروشتیەکان، ویتگنشتاین دەڵێت، ڕاڤەکردنی ئەو یاسایانە هیچ بەهایەکی نابێت، بەڕای واینبێرگیش ئەوانەی کە دەڵێن زانست زیاتر وەسف دەکات، لە هەندێک جاردا زانست دەبەستنەوە بە ویستی خوداوەندەوە و لە ڕاڤەکردنی خۆیان دەربازی دەکەن، بەڵام زانا فیزیاویەکان و پیتۆڵەکانی سەردەم وەک، کارل هامبڵ و فیلیپ کیشەر و ویسلی سالمۆن، لەگەڵ زۆربەی دیکەیان ئەو بابەتانە لە ڕوانگەیەکی دیکەوە دەخەنە ڕوو، کە ئەویش ئەوەیە پێویستە وەڵامی ئەو پرسیارە بدرێتەوە، زاناکان دەبێت چی بکەن کاتێک هەوڵ دەدەن ڕاڤەی شتێک بکەن؟ زاناکانی تایبەت بە زانستە تیۆرییەکان هەمیشە ئەوە دووپات دەکەنەوە کە ئەوان زیاتر لە هاوڕێ زاناکانیان لە بواری زانستە بەجێهێنراوەکاندا گرنگی دەدەن بە راڤەکردنی رووداو و دیاردەکان، بۆیە زۆر گرنگە بۆ ئەوانیش و بۆ پیتۆڵەکانیش کە بزانن مانای راڤەکردن چییە؟ لای واینبێرگ، بە پێچەوانەی ویتگنشتاین، زۆر ئاسان و ئاساییە کە راڤەکردن بکرێت لە زانستەکانی وەک فیزیا و کیمیا، بە پێچەوانەی زانستەکانی دیکە. بە بۆچوونی واینبێرگ، زانا فیزیاوییەکان هەوڵ دەدەن کە ڕاڤەی پڕەنسیپە فیزیاوییەکان و دیاردە ڕێک و پێکەکان بکەن، نەک دیاردەی دەگمەن و ناوازە. بەڵام ئاخۆ دەکرێت ڕاڤەکردنێک هەبێت بۆ دیاردەیەک یان ڕووداوێک بە جیا لە دیاردە و ڕووداوەکانی دی؟ واینبێرگ دەڵێت، کە زانا بایلۆژی و کەشناسەکان و مێژوونووسەکان و ئەوانی دیکە هەوڵ دەدەن کە ڕووداوەکان هەریەکە و بە جیا ڕاڤە بکەن، بەڵام فیزیازانەکان گرنگی بەوە نادەن کە دیاردەکان هەر یەکە و بە جیا ڕاڤە بکەن، مەگەر ئەو دیاردەیە پەیوەست بێت بە ڕووداوێکی سروشتی ڕێک و پێکی یاسابەندییەوە، وەک ئەوەی لە ساڵی هەزار و هەشت سەد و نەوەد و حەوت دا ڕوویدا لەلایەن زانا بیکریلییەوە، کە بووە هۆی دۆزینەوەی چالاکی تیشکاوەری. واینبێرگ بڕوای وایە کە دەکرێت وەڵامی سەرەتایی وا بدرێتەوە لە چوارچێوەی فیزیادا بۆ جیاوازیکردن لە نێوان وەسفکردن و ڕاڤەکردن لەگەڵ ڕەچاوکردنی فیزیازان کاتێک جەخت لەسەر یاسابەندییەک یان هاوگونجاوییەک و ڕێک و پێکییەک دەکەنەوە. لە ڕاستیدا کاتێک فیزیازانەکان ڕاڤەی پڕەنسیپێکی فیزیایی دەکەن، ئەوا دەیسەلمێنن کە ئەو پڕەنسیپە دەرئەنجامی پڕەنسیپێکی فیزیایی زیاتر بنەڕەتییە، واتە سێ زاراوەی گرنگ لە بۆچوونەکەی واینبێرگدا هەیە کە ئەوانیش، بنەڕەتی، دەرئەنجام، پرەنسیپن کە پەیوەستن پێکەوە. بۆ نموونە وشەی بنەڕەتی گرنگە چونکە وشەی دەرئەنجام ئاماژە بۆ هیچ ئاراستەیەک ناکات، بەڵام بنەڕەتی ئاماژەیە بۆ دوو ئاراستە. باشترین نموونەش پەیوەندی نێوان یاساکانی نیوتن و یاساکانی کیپلەرە. ئێمە وا دەزانین کە یاساکانی نیوتن ڕاڤەی یاساکانی کیپلەر دەکات، بەڵام لە ڕاستیدا و لە ڕووی مێژوویەوە نیوتن یاسای کێشکردنی لە یاساکانی کیپلەرەوە دەرهێناوە. ئەمڕۆش لە میکانیکدا دەزانین کە چۆن یاساکانی کیپلەر لە یاساکانی نیوتنەوە دەرئەنجام دێن و تەواو بەوە ڕازین کە یاساکانی نیوتن زیاتر بنەڕەتین لە یاساکانی کیپلەر. واتە یەکەمیان دووەمیان ڕاڤە دەکات نەک بە پێچەوانەوە. بەڵام لەگەڵ ئەوەشدا ئاسان نییە کە بڵێین پرەنسیپێکی فیزیایی زیاتر بنەڕەتییە لە پرەنسیپێکی دی، لەوانەشە مەبەست لەوە ئەوە بێت کە ئەو پرەنسیپە تەواوترە. لێرەوە دەردەکەوێت کە گرانییەک هەیە لە تێگەیشتن و وەرگرتنی مانای ڕاڤەکردن مانای ڕاڤەکردن لەسەر ئاستی فەلسەفە ئەوەیە کە هەموو هۆکارە بنەڕەتییەکانی سیتەمێک بزانرێت، بەڵام لەسەر ئاستی زانستی، بارێکی فراوان یان یاسایەکی گشتگیرتر مانای ئەوە نییە کە هەر دەبێت ڕاڤەی بارێکی لە خوارتر یان تایبەتی لەگەڵدا بێت. لەبەر ئەوە بەردەوام جیاوازیکردن لە نێوان وەسفکردن و ڕاڤەکردن هەر بە کراوەیی دەمێنێتەوە تا دایالۆکی زانستی بەردەوام بێت. زۆر لە فیزیازانەکان بڕوایان وایە کە ڕۆژێک دێت پێشکەوتنی زانستی بتوانێت ڕاڤەی گشتی و گشتگیری هەموو دیاردە و ڕووداوە سروشتییەکان بکات. لەوەش دەچێت کە فیزیای کوانتەم ڕۆڵی سەرەکی هەبێت لە گەیشتن بەو ئەنجامە گرنگە. بەڵام بڕوابوون و قایلبوون بە بیریەک مانای سەلماندن ناگرێتەوە. ئیتر بەو جۆرە زاراوەکان زۆر دەبن و دوامان دەکەون بە مەبەستی ئەوەی بگەین بە زانستی تەواو گشتگیر کە لەوە ناچێت هەرگیز پێی بگەین. بەڵام بەلای واینبێرگەوە ئەوە بە پێچەوانەوەیە، رۆژێک دێت کە لە هەموو دیاردە و رووداوە سروشتییەکان تێبگەین و رۆژێکیش دێت کە بتوانین دەرئەنجامی هەموو سیستمەکان بکەین بە یاسا و رێسا و سانە و سادە. لە لایەکی دیکەوە گرووپێک لە زاناکان بە تایبەتی زانا فەرەنسییەکان وای بۆ دەچن کە ئەو جۆرە بیرکردنەوانە سنووردارن کە یەکێک لەوانە جان مارک لیڤی لۆبۆنە، کە لە ڕوانگەی مێژووییەوە وا دەبینێت کە ئەو تێزە لە بیرکردنەوە لەوانەیە هەندێک لە زاناکان وا لێ بکات بگەڕێن بە دوای نهێنی دیکە و داهێنان و دۆزینەوەی نوێ بە دەست بهێنن بە بێ ئەوەی بگەنە کۆتایی زانستەکان بۆ نموونە کاتی خۆی کە نیوتن یاسای کێشکردنی گشتی دۆزیەوە وای دەزانی کە ئەو گەیشتۆتە وەڵامی هەموو پرسیارەکان و کۆتایی زانستەکانیشی لە بەردەستدایە هەروەها ئەوە بوو لۆرد کلڤنیش لە سەرەتای سەدەی بیستەمدا ڕایگەیاند کە ئیتر هیچ شتێک نەماوە کە بدۆزرێتەوە لە فیزیادا تەنها چەند زیادکردن و دەستکارییەک و تەواوکارییەک نەبێت کە زیاد بکرێت بۆ یاسا بنەڕەتییەکان. ڕەخنەی ڕاڤەکردنی گەردوون زۆر لەوە گەورەترە کە تەنها ڕەخنەیەکی مێژوویی بێت، لە کۆتایدا واینبێرگ و قوتابخانەکەی جگە لە چەند بیر و بۆچوونێکی بێ بەڵگە و بێ سەلماندن هیچی دیکە پێشکەش ناکەن، بۆیە بەرامبەریان هیچ وەڵامێکی ئەوتۆ نایەتە کایەوە. بە ڕای زۆربەی زاناکان ئەم گەردوونە زۆر لەوە گەورەتر و ئاڵۆزترە کە ئەو فیزیازان و گەردوونزانانە باسی لێ دەکەن. لەبەر ئەوە بیرکردنەوە لەوەی کە دەتوانرێت ڕاڤەی گەردوون و قووڵاییەکانی بکرێت، بیرکردنەوەیەکی هەڵەیە و ئەوەش کارێکی ستەم و نەشیاو دەبێت. لیڤی لۆبۆن ڕەخنە لە تیۆرییەکەی واینبێرگ دەگرێت و دەڵێت، ئەوەی لای من دەردەکەوێت ئەمریکییانە سەبارەت بە واینبێرگ ئەو شێوازەیە کە بەهۆیەوە واینبێرگ پەیوەندی نێوان پڕەنسیپە فیزیاییە بنەڕەتییەکان و پڕەنسیپە مرۆییەکان دەردەبڕێت کە لەنێو ئەو پڕەنسیپە مرۆییانەش خوو ڕەوشتە. واینبێرگ جەخت لەوە دەکاتەوە کە ناتوانرێت خوو ڕەوشت لەسەر بنچینەی فیزیا دابڕێژین، ئەمەیان باشە، بەڵام بەو گوزارشتەی کە ئەو دەریدەبڕێت گوایە پێویستە ئەو پڕەنسیپە خوو ڕەوشتیانە دیاری بکرێت ئەوەشیان ڕەگ و ڕیشێکی تەوراتی پێوەیە کە بەلای منەوە ئەوەشیان لە خۆرئاوا وەرگیراو نابێت. واینبێرگ بەڵگەی دیکە بەدەستەوە دەدات، بۆ نموونە ئەگەر زانستی کیمیا تا ئێستا هەروا بەسەربەخۆی مابێتەوە ئەوا میکانیکی کوانتەم و پڕەنسیپی کێشکردنی کارۆستاتیکی بەس نابێت بۆ ڕاڤەکردنێکی تەواوی دیاردە کیمیاییەکان. لیڤی لۆبۆن وەڵامی دەداتەوە کە لە بواری کیمیادا تەنها ڕاڤەکردنی فیزیایی بەس نابێت ئەگەر لێکۆڵینەوەکە لەسەر گەردێکی ئاڵۆز بێت. لە باشترین باردا کەسی فیزیازان هەژمارکردنەکانی خۆی لەڕێی کۆمپیوتەرەوە ئەنجام دەدات لەسەر ئەو گەردە ئاڵۆزە، بەڵام ئەو هەژمارکردنانە بیرۆکێکی تەواو دەرباری ئەو گەردە ئاڵۆزە نادەن بەدەستەوە. تێگەیشتن و ڕاڤەکردن مانایان وایە زانیاری قوڵ و گشتگیرمان هەبێت دەربارەی ناوەرۆکی ئەو بوونە یان ئەو بابەتە، زانیارییەکان دەبێت دەربارەی ئەو میکانیزمە بن کەوان لەو بوونەدا. ئەمەی پێشوو بەسەر فیزیا خۆشی دێت، بۆ نموونە زۆر بار هەیە لە وەسفکردنی تەنۆلکە سەرەتاییەکانی ناو ناوکدا وەک ڕاڤەکردنی کارلێکە ناوکییەکانی تەنۆلکەکانی ناو ناوک، تەنها ڕاڤەکردنێکی گشتییە و زۆری ماوە ببێتە ڕاڤەی تەواو و هەمەلایەنەی گشتگیر، هەرچەندە فیزیای ناوکی پێشکەوتنی زۆری بەخۆوە دیوە بەڵام هێشتا زاناکانی ئەو بوارە زۆریان ماوە کە بە تەواوی ئەو بارە جیاوازانی نێو دنیای ناوک و تەنۆلکە سەتاییەکان تێبگەن بۆیە دەبێت ڕێزی تەواوی ئەو سەربەخۆیی زانستەکان بگیرێت بێگومان نمونونەکان زیاتر ڕون و ئاشکرا دەبن ئەگەر چاوپۆشیمان کرد لەو پەیوەندی نێوان فیزیا و بایلۆژی یان فیزیا و پەیوەندیە کۆمەڵایەتەکان واینبێرگ خۆی دەرباز دەکات لەو نموونانەی پێشوو، ئەوەش لەو جیاوازییەی کە ئەرستۆ پێشی دەکەوێت لە نێوان ئەوەی پرەنسیپە و ئەوەی ڕێکەوت و کتوپڕییە. ئاخۆ ئەو جیاوازیکردنە هیچ بەهایەکی ڕاڤەی دەبێت؟ بێگومان ئەو جیاوازیکردنە بۆ هەندێک بار گونجاوە و هیچ پێوەرێکی وا لە بەردەستدا نییە کە جەخت لەوە بکات کە پرەنسیپ و دەرئەنجامی ڕێکەوت یان کتوپڕییەک بێت بە هەمان شێوەش بۆ یاساکانی بۆماوەزانی یان جیۆلۆجی، چەمکی ڕێکەوتیش هەر وەک پڕەنسیپ پێویستی بە ڕەخنەی ورد و بەهێز هەیە، هەر وەک لیڤی لۆبۆن دەڵێت، ئێمە دڵنیا نین لەوەی بتوانین جیاوازی بکەن لە نێوان ئەوەی بنەڕەتییە و پەیوەستە بە پڕەنسیپەکانەوە و ئەوەی ئاوێتە و ئاڵۆزە و پەیوەندی بە ڕێکەوت و کتوپڕیەکانەوە هەیە. لەگەڵ ئەوەشدا واینبێرگ بیرۆکەیەک پێشنیار دەکات لە بەرژەوەندی ئەو جیاوازیکردنەیە، کە بە، تەمی کات، دەناسرێت. ئەو دەربارەی بۆماوە دەڵێت، نازانین کە بۆچی بەو جۆرەیە، چونکە بنەڕەتییەکەی ونە لە تەمی کاتدا. واتە کۆمەڵێک لە بنەڕەتییەکان ون بوون لە ڕابردووی زۆر دووردا. بەڵام ئەو بەڵگانەی لیڤی لۆبۆن ڕەتکرایەوە، بریچارد فاینمانیش بیرۆکەیەک پێشنیار دەکات کە کورتەکەی سیستەمەکانی نێو گەردیلە لە فیزیای تەنۆلکە سەرایتاییەکاندا کە ئەوانیش خۆیان سەرەتایی نین واتە ئەوەی هەیە هی ئێستا و ئێستایی نییە بەڵکو لە ئەنجامی پەرەسەندنێکی زۆر پڕەنسیپانەیە کە هەرگیز ئێستا ناتوانرێت توخنیان بکەوین. بەپێی ئەو بیرۆکەی فاینمان دەتوانرێت بوترێت کە ئەوەی واینبێرگ زۆر بە بنەڕەتی دایدەنێت دوور نییە ڕێکەوت نەبێت و بنەڕەتییەکەش لە تەمی کاتدا ون نەبووبێت. کتوپڕترین ڕووداو گەردوون خۆیەتی. واینبێرگ و دەیڤز و زۆربەی فیزیاییەکان وای بۆ دەچن کە فیزیای کوانتەم لە توانایدا هەیە کە ئەو ڕووداوە لێکبداتەوە. لە بەرامبەردا لیڤی لۆبۆن دەڵێت، پێویستمان بەوە نییە گە بگەڕێنەوە بۆ ئەو سەرەتا سەرەتاییانەی گەردوون و نە پێویستمان بە گەڕانەوەیە بۆ کاتی لە خەیاڵدا دانراوی هۆکینگ و هی دیکە. بیرۆکەی سەرەتای گەردوون لە کۆزمۆلۆجیادا باس کراوە، بەپێی هاوکێشەکانی فریدمان لۆمیتەر لە بیستەکانی سەدەی ڕابردوودا. ئەو هاوکێشانە باس لە پەرەسەندنی گەردوون دەکەن بەپێی کات و دەتوانرێت ئەو هاوکێشانە بەکار بهێنرێن بۆ گەڕانەوە بۆ ئەو ساتانەی کە بە بنەڕەت دەناسرێن، بەڵام لەو ساتانەدا کاری ئەو هاوکێشانە دەوەستێت. واتە ئەو ساتانە یان ئەو ساتە سەر بە کات نابێت، دەتوانرێت ئەو ساتە بەراورد بکرێت بە پلەی گەرمی پەتی، کە زۆربەی زاناکان بڕوایان بە بوونی نییە و گەیشتن بەو خاڵە زۆر ستەمە و بێ کۆتاییە. لەبەر ئەوە ئەو خاڵی سفرە کۆتاییەکی بێ کۆتاییە، بە هەمان شێوەش بۆ ساتی یەکەمی پەیدابوونی گەردوون، ئەو ساتەی پێش تەقینەوە مەزنەکە بوو، ساتێکە کە هەرگیز لێی تێناگەین و پێی ناگەین و پرسیارکردن دەربارەی بێهودەیە. چونکە بیر و بۆچوونی ئێمە بۆ کات پەیوەستە بە تاقیکردنەوەی ڕۆژانەیی خۆمان لەسەر هەموو ئاستە جیاجیاکان. بەڵام ئەمە ئەوە ناگەیەنێت کە ئێمە ناتوانین بۆچوونێکمان هەبێت دەربارەی تەقینەوە مەزنەکە، چونکە لە ڕێگای بیرکارییەوە دەتوانین بونیادی جیاجیا بۆ بۆچوونەکانمان بونیاد بنێین بە مەبەستی نزیکبوونەوەمان لە تێگەیشتنی گەردوون و بنەڕەتەکەی. بەڵام لەگەڵ ئەوەشدا نادیاری و نهێنییەکانی بنەڕەتی گەردوون هەروا دەمێنێتەوە و هەرگیز ئەو مەتەڵانە ناکرێنەوە. لیڤی لۆبۆن بە نموونەیەک ئەو ڕاستییانە ڕوون دەکاتەوە، وا دابنێین کە ئەم جیهانەی ئێمەی تێدا دەژین ڕووتەختێکی بێکۆتاییە و خۆشمان واین لە بورجێکدا کە ناتوانین لەو بورجە بێینە دەرەوە و سەر ئەو ڕووتەختە ببینین، بورجەکەش پەنجەرەیەکی شیشبەندی هەیە و تەم و مژیش ڕووبەرێکی زۆری داپۆشیوە و مەودای بینینی تا ئەوپەڕی کەم کردۆتەوە، بەڵام دەتوانین دەوروپشتی بورجەکە ببینین لە میانەی پەنجەرەکەوە، واتە تاقە هۆکارێک بۆ پێوانەکردنی شتەکان، ئەو پەنجەرە شیشبەندەیە. دەتوانین سەرنجی ئەو ڕێگایە بدەین هەر لە پەنجەرەکەوە دەبینین، تا دوور بکەوینەوە دوو لای ڕێگاکە لەیەک نزیک دەبنەوە، تا ئەو کاتی ئیتر ڕێگاکە لە چاو ون دەبێت بەهۆی تەم و مژەکەوە، خۆ ئەگەر لە ڕۆژێکدا تەم و مژەکە لابراو لاچوو، ئەوا لە دوورییەکی زۆرەوە ڕێگاکە بە شێوەی خاڵێک دەردەکەوێت. کە لەوە دەچێت ئەو خاڵە سەرەتای ڕێگاکە بێت، بەڵام بۆ جۆرەش نییە. دەتوانین شوێنی ئەو خاڵە لە ڕێگای پووتانی پەنجەرە شیشبەندەکەوە دیاری بکەین و ئەو خاڵەش دابنێین بە بنەڕەتی ڕێگاکە. ئەوەشمان لەبیر نەچێت کە ئەو خاڵە بەگوێرەی چاودێرێکی ناو بورجەکە دەکەوێتە ئاسۆوە و ئاسۆش بێکۆتاییە. لەو نموونەیەوە ئێمە ئەوە تێدەگەین کە پێوانەکردنەکان و بۆچوونەکانی ئێمەی مرۆڤ بێسنوور و ڕەها نین و ناتوانین بگەینە کۆتایی زانیارییەکان، ئیتر گەیشتن بە کۆتاییەکان هیچ پەیوەندییەکی بە فیزیای کوانتەم یان هەر زانستێکی دیکەوە نییە. گەیشتن بە کۆتاییەکان و بنەڕەتییەکان بەدەرە لە تواناکانی مرۆڤ. لەگەڵ هەموو ئەوانەی پێشوودا ئەو پرسیارە هەر لە ئارادایە، ئایا فیزیا دەتوانێت ڕووداوی پەیدابوونی گەردوون و شوێن و کات و مادە ڕاڤە بکات؟ ئەو پرسیارە بۆ خۆی سروشتێکی میتافیزیکی هەیە و فیزیاش تەنها وەڵامی فیزیاییانە لەخۆ دەگرێت بە مانایەکی دی ڕۆژێک دێت کە چەمکی نوێ دەربارەی مادە و کات و شوێن پەیدا ببێت هاوڕێ لەگەڵ ئەوەدا تیۆری نوێ دەربارەی پەیدابوونی گەردوون بێتەکایەوە بەڵام دەبێت چاک لەوە ئاگادار بین کە نابێت هەرگیز توقنی ئەو پرسیارانە بکەوین کە تایبەتن بە پەیدابوونی کتوپڕی گەردوون و ساتە نادیارەکانی پێش تەقینەوە مەزنەکە چونکە ئەو پرسیارانە لە دەرەوەی سنووری فیزیا و هەموو زانستەکانی دیکە و ژیری و تێگەیشتنی مرۆڤەوەیە، هەرگیز مرۆڤ پێیان ناگات. هەرچەندە ئێمەی مرۆڤ و فیزیازانەکانی ئەم سەردەمەش بووینەتە بەندە و کۆیلەی زاراوەکان، بۆیە دەبێت فیزیازانەکان ئەوەندە وریا بن کە نەکەونە هەڵەوە، هەروەک چۆن فیزیاییەکانی پێشووی سەدەی بیستەم خۆیان دەپاراست لەو کەوتنە نێو ئەو هۆڵانەی کە لە ڕێگادان. چونکە ئەوان زۆر بە وریایی مامەڵەیان لەگەڵ ئەو زاراوانە دەکرد و خۆیان نەدەپێچایە ئەو نادیاری و ئاڵۆزیانەی کە بێوەڵامن. بەهەرحاڵ، نە ئێستا و نە لە داهاتووی دوور و نزیکدا، نە فیزیا و نە هەر زانستێکی دی، ناتوانن وەڵامی پرسیارەکانی بنەڕەتییەکان و بنەڕەتی گەردوون بدەنەوە. مەگەر گۆڕانکاری لە بیر و هزر و دەماخ و دەروونی مرۆڤەکاندا ڕووبدات کە ئەوەش کارێکی ستەم و مەحاڵە. بایەخی فەلسەفی تیۆری ڕێژەیی، کاریگەرییەکانی تیۆری ڕێژەیی تەنها بواری فیزیا و زانستە ڕووتەکانی دیکە ناگرێتەوە، بەڵکو زۆر لەوانی تێپەڕاندووە و خۆی گەیاندۆتە بوارە جیاجیاکانی بیری مرۆڤایەتی. تیۆرییەکە لە سەرەتای پەیدابوونیدا ڕەتکردنەوەیەکی زۆر خێرایی بە خۆ دی لەلایەن هەندێکەوە و بە چەند بیانویەکی جیاجیاوە، کەسانێکیش بە ڕووکەشی وەریان گرت بەو ئومێدەی پشتگیرییەکی تێدا بێت بۆ دەستکەوتەکانی خۆیان. بێگومان کەسانی دیکەش زۆر بە پەرۆشەوە و بە ڕاستی وەریان گرت. تیۆری ڕێژەیی بازدانێکی گەورە بوو لە بواری بیری زانستیدا و وەرچەرخانێکی مێژووییش بوو لە نێوان دوو چەرخی زانستی جیاوازدا. هەر بۆیە لێشاوێک لە مشتومڕ و گفتوگۆی زانستی دروست کرد لە نێوان زاناکان و پیتۆڵەکاندا، کە ئەوانە ئەو تیۆریانەیان بە داهێنانێکی ڕامیاری دادەنا زۆر لە زانا فیزیاییەکانیش بە بیانووی جیاجیا و نەتوانینیان بۆ وازهێنان لە چەمکە فیزیاییە کلاسیکیەکان ئەو تیۆرییەیان ڕەت دەکردەوە و دژی دەوەستان و هێرشیان دەکردە سەر تیۆریەکە. بەشێکیش لە زانایان بەردەوام بوون لە دەست گرتن بە بیرۆکەی ئەسیرەوە کە بە گەڕاوەیەکی ڕەها دانرا بۆ فەزا و کات. نوێنەرانی تەوژمە ئایدیالیە جیاوازیەکانی وەک، تۆماسی نوێ، کانتی نوێ، وەزعییە و واقیعی ڕەخنەگر، لەبەر ئەوە دژایەتی تیۆرییەکەیان دەکرد کە مەترسیدارە لەسەر بۆچوونە ئایدیاییەکانی خۆیان، هەرچەندە هەوڵیشان دا کە یەکبگرنەوە لەگەڵ چەمکەکانیدا بە مەبەستی بەکارهێنانی بۆ خزمەتی بیرەکانی خۆیان. ئاراستە ئایدیا خۆییەکان دروشمی ڕێژەی شوێن و کاتیان بەرز کردەوە و باسیان لە ڕۆڵی چاودێر دەکرد، بەڵام ئاراستە ئایدیا دانراوییەکان لایەنی بیرکاری تیۆرییەکەیان بەرز کردەوە و ڕەهایان دادەنا و دژی لایەنێکی دیکەی فیزیاییان دانا کە ئەویش لایەنی تاقیگایی بوو. هەرچی ماددی میکانیکی بوو تیۆرییەکەیان ڕەت کردەوە بەو بیانووەی کە ئەو فیزیاییەکی ئایدیاییە. بەدحاڵی بوون لە تێگەشتنی تیۆرییەکە وەک دەستکەوتێکی زانستی ڕوون و تیۆرییەکە بە ئاکامە فەلسەفییەکانییەوە بووە هۆی پەیدابوونی ئەو درزە لە نێوان تیۆرییەکە و پیتۆڵ و زاناکان. ئەگەر بە وردی سەرنجی تیۆری ڕێژەیی و سەربوردی ژیانی ئاینشتاین بدرێت، ئەوا لێدوانی فەلسەفی لەلایەن ئاینشتانەوە بەدی دەکرێت بە تایبەتی لە نووسینە بەراییەکانیدا. تیۆری ڕێژەیی بونیادی شوێن و کات دەبەستێتەوە بە بونیادی هۆیەتی، واتە، السببیە. بونیادی هۆیەتیش لە بوونی خێراییەکی زۆر گەورە و ڕەهاوە دێتەوە کە ئەویش خێرایی ڕووناکییە. لە تیۆری ڕێژەی تایبەتدا هیچ کردەیەک ناگوازرێتەوە بە شێوەیەکی ساتیانە و بە خێراییەکی زۆر گەورەی بێسنوور، بۆیە ڕووداوەکان یان دیاردەکان کە لە ڕووی شوێنییەوە جیا دەبنەوە بە ماوەیەک کەمتر یان یەکسان بەو ماوەی کە ڕووناکی دەیبڕێت لە کاتێکی دیاریکراودا هەر تەنها ئەوانن کە بەیەک لە دوای یەکی کاتیدا دەڕۆن بەڵام ئەو ڕووداوانەی کە بەو یەک لە دوای یەکە کاتییەدا ناڕۆن، پەیوەندی هۆیەتی لە نێوانیدا نییە، بە مانایەکی دی، نابێت هەموو شتێک کار بکاتە سەر هەموو شتێکی دیکە بە شێوەیەکی ڕەها، بەڵکو بازنەی کاریگەرییەکەی دەکەوێتە نێو قوچەکی ڕووناکییەوە و ئاراستەی ئەو قوچەکەش لە ڕابردووەوە بۆ داهاتوو درێژ دەبێتەوە. بۆیە پەیوەندییەکی بنەڕەتی هەیە لە نێوان بونیادی شوێن و کات و پێکنەرەکانی گەردوون و بونیادی هۆکاری. بەڵام تیۆری ڕێژەیی تایبەتی ناتوانێت چارەسەری شوێن وکات و هۆیەتی بکات، تەنها لەڕووی تۆپۆلۆجیەوە ئەندازی ناکوانتایی نەبێت. چارەسەری هۆیەتی ناکات تەنها لەڕووی یەک بەدوای یەکدا هاتنی کاتیەوە نەبێت، نەک ناوەرۆکی بنەڕەتیی هۆیەتی و ڕووداوەکان، واتە ڕوودانی دیاردەکان بەهۆی دیاردەکانی دیکەوە. لەکۆتاییدا، لاپەڕە سەد و هەشتا و حەوت، زۆر پێویستە کە ئاماژە بدەین بە ڕاستییەک کە لە پاش کۆچی دوایی ئەو پیاوە مەزنەوە هاتە ئاراوە، ئەویش ئەوەیە کە هەندێک گومان و دوودڵی لە ناوەندە زانستی و گشتییەکاندا پەیدا بووە دەربارەی بلیمەتی ئەو زانایە و هەندێک بڕوایان وایە کە ئەو بەو جۆرە بلیمەت نەبووە کە باس دەکرێت. بۆیە لە هەموو لایەکی جیهانەوە ساڵانە لە یادی کۆچی دواییدا ئەو بابەتە لای هەندێک کەس دەوروژێنرێتەوە کە لە ڕاستییەوە دوورن. چونکە دەستکەوتە زانستییەکانی ئەو کەڵە پیاوە بۆ خۆی بەڵگەن لەسەر بلیمەتی ئاینیشتاین. هەر بۆ نموونە لە یادی پەنجا ساڵەی مردنی ئالبێرت ئاینیشتایندا کەناڵی پێنجی تەلەفیزیۆنی فەرەنسا مێزگردێکی گرت بۆ هەندێک میوان تا وەڵامی ئەو پرسیارە گرنگە بدەنەوە کە ئاخۆ ئاینیشتاین بلیمەت بووە؟ ئامادەبووانی ئەو مێزگردە بووبوون بە دوو بەشەوە کە یەکێکیان پشتگیری بلیمەت بوون و ئەوی دیکەیان دژی ئەوە بوون و وایان دادەنا کە ئەو تەنها فێرخوازێک بووە و ئەوانەی پێش خۆی دووبارە وتۆتەوە بە ڕادەیەک کار گەیشتۆتە ئەوەی کە ئاینشتاین دانەری تیۆری ڕێژەیی نەبووە بەڵکو ئەو ئەوەی لە هێنری بوانکاریەوە دزیوە کە زانایەکی فیزیایی فەڕەنسی بووە و بە دوو ساڵ پێش ئاینشتاین هامان ئەو ئەنجامانەی بڵاوکردۆتەوە هەندێکی دیکە لەوانە دەڵێن کە گوایە خێزانەکەی میلیڤیا یارمەتی داوە تا بگات بەوە چونکە ئەو بلیمەت بووە لە بیرکاریدا، بەڵگەش بۆ ئەو ڕاستیە ئەوەیە وەک ئەوان دەڵێن ئاینشتاین هەموو خەڵاتی نۆبڵی بەخشیوە بە خێزانەکەی وەک وەفایەک بەرامبەر بەو چاکەیی کە ئەو لەگەڵیدا کردوێتی. لە لایەکی دیکەوە کۆمەڵێک وا دەبینن کە دەستکەوتەکانی ئاینشتاین باشترین بەڵگەن لەسەر بلیمەتی ئەو پیاوەی کە پێشبینی زۆر دیاردەی گەردوونی کرد و ڕاستیش دەرچوون، وەک لاربوونەوەی تیشکی ڕووناکی کاتێک بەلای ناوەندێکی کێشکردنی وەخۆردا دەڕوات ئەوەش لە میانی خۆرگیرانی تەواوەتیدا دەردەکەوێت. ئەوە و زۆر لە دەستکەوتەکانی دیکەی کە لە تیۆریە ڕێژەییەکەیدا باسی کردوون. هەروەها بەهۆی توێژینەوەکانی ئاینشتاینەوە بوو کە تیشکی سیحراوی لەیزەر دۆزرایەوە هەر بە بۆنەی تێپەڕبوونی پەنجا ساڵ بەسەر مردنیدا لە بازاڕەکانی فەرەنسا چەندین دانراو و کتێب بەو بۆنەیەوە دەرچوون.